خوێندنەوەی وتار و ئامۆژگاریکردنی موسڵمانانیش ئاوا فەرزە، ئەو دوو خوتبەیە لە جیاتی دوو ڕکەعەت لە نوێژە فەرزەکە دەکەوێ. وتاری جومعە تەنها بەڕێکردنی چارەگێل یان نیو سەعات لە وەختی خۆت نییە، کە نە وتاربێژ بزانێ باسی چی دەکا و نە ئەوەی چۆتە جومعەش بزانێت چی وەرگرتووە بۆ دینەکەی. وتاری جومعە لەوە گەورەترە ئاوا سەیر بکرێ، بەڵکو مەدرەسەیەکە، مزگەوت خوێندنگایەکە کە دەرسی دین و ئیمانی تێدا دەخوێندرێ. وتاری جومعەیان دەبێت ڕوونکردنەوەی بابەتێکی شەرعی بێ کە موسڵمانان لەو بابەتە شەرعیە بە ئاگا بن یاخود ڕەواندنەوەی گومانێک بێ کەوا لەسەر ئاوێنەی پاکی بێگەردی ئیسلام بە چاویلکەی ڕەشی ناحەزان تەماشا دەکرێ یاخود ئەو مەترسیانەی لەسەر دین و ئیمانەکەت هەیە ئاگرێکی گەورەیە و ئەگەر وریا نەبی چۆن ماڵێک بە دەنکێش قارتە دەسووتێ ئاوا بە قسەیەک خەرمان عیبادەتی چەند ساڵت لەدەست دەدەی واجبی وتاربێژی مزگەوتە کە تۆی ئیمان کە بەو سەرمایە بۆیە هاتووی لە دینەکەت شارەزا بی کەس لە دوون نەهاتووە و لە ترسی کەس نەهاتووی لە ترسی خوا نەبێ واجبە ئاگادار بی ئەو سەرمایەی کە دین و ئیمان و عەقیدەکەتە لە دەستی نەدەی بابەتی ئەمڕۆ کە پشکی شێری بەرکەوتووە لە هەموو دەنگ و باسەکانی ناوخۆیی و جیهانیدا بابەتی هێرشی دڕندانەی ئیسرائیلە بۆ سەر مسوڵمانانی غەززە و فەلەستین کە بەداخەوە لە ماوەی سێنزە رۆژدا زیاتر لە حەوت سەد شەهید و زیاتر لە سێ هەزار برینداری بێتاوانی لێکەوتۆتەوە ئەو ژمارەیە تەنها بەدەم ئاسانە حەوت جەنازە لەبەر دەستا بێ نازانی چۆنی دفنکەی ئەی حەوسەد جەنازە ئەگە زۆربەی منداڵێک بێ کە لە باوەشی دایکیا پارچەی سارۆخی لێدراوە سەری لێکردۆتەوە ئەی ئەگەر سێ هەزار بریندار ئەگەر سێ بریندار لەو خەستەخانەیە بێ خەڵکی ئەم شارۆچکە هەمووی دەخرۆشێ ئەگەر لە شوێنێکی ئاوادا سێ هەزار بریندارت لەبەر دەستا بێ و هیچ کۆمەڵێکی نێو دەوڵەتیش نەبێ هاوکاریت بکا ئەی ئەگەر دەیان کارگە و شوێنی سنعەت و مزگەوت و مەکتەب و خەستەخانەش لەگەڵ یا وێران بێ ئەمە ڕووداوێکە چاوەڕێی ئەوەی لێ دەکرێ هەر میللەتێک ویستی شۆڕش بکا ویستی دیفاع لە خاک و ئاین و نەتەوەی خۆی بکا نابێت چاوەڕێی دوژمنەکەی بکا گوڵبارانی بکا و فەردە ئادی بۆ بارێنێ هەر زۆر ئاساییە چاوەڕێ دەکرێت لە دوژمنی دین و ئیمان و خاک و نەتەوەت کە ئاگر واسنت بەسەرا بارێنێ ئەمە بۆ خۆی لەلایەک ئەو خەڵکەی لە فەلەستینا بیەوێ سەربەرزانە بژیا ئەبێ زۆر ئاسایی بێ شەهیدیش بێ و برینداریش بدا و ماڵیشی وێران بێ ئەو کەسەی ڕێگەی شۆڕش جێڕی بگرێ ئەبێ لە پێشەوە ئەو حسابانەی بۆ خۆی کردبێ ئێمە لێرە قسە دەکەین ئێمە لە وڵاتی خۆمانەوە قسە دەکەین، ئەوەی لەمە ناخۆشترە، ئەوەی لەم خوێنڕێژییە گەورەترە بێئاگایی موسڵمانانە، بەداخەوە سەد جار بەداخەوە ڕادیۆکان دەکرێنەوە بۆ بەرنامەیەکی ڕاستەوخۆ، بە زۆری لە ڕادیۆی نەوا و ئەوانەوە، ڕادیۆکە ئازادە، ئەوە خەتای ڕادیۆکە نییە، بەڵام خەتایەتی کە دەیڵێ هەموو کەس قسە بکا، خەڵکێک نە موحەلیلی سیاسییە، نە هیچ لە هیچ دەکاتەوە نە دەزانن ڕەش و سپی چییە قەلەڕەش و کۆتر لە یەک ناکاتەوە ئیخبار لەسەر ئەوە دەدا کە فەلەستین تاوانبارن دەوڵەتی ئیسرائیل مافی خۆیەتی کە سارۆخ بارانیان کە ئەوە بە گوێ خۆم گوێم لێیەتی پەنا بەخوا خوابمان پارێزێ هەر کەسێک لە ڕووی بە ئاگاییەوە ئەو قسەیە بکا بڵێ جوولەکە لە موسڵمان باشترە فڕی بە دینی محمد المصطفاوە نامێنێ هەر فەورەن ئەگەر بمرێ دروست نیە لەو قەبرستانە والله وبالله وتالله بەم کاتە دروست نیە بنێژرێ بڵێ جوولەکە لە مسلمان باشترە جاوەتان بۆ ڕوون دەکەمەوە دواتر بە شێوازێکی زانستی وتاری ئەم مزگەوتەی ئێمە لە فەزڵی خوا بەزیاد بێ نەک ئازایەتی من ئەوەی باسی دەکەین هەڵچوون نییە عاتیفەیەک نییە بەڵکو هەمووی لە ڕوانگەی عیلمەوە بۆ ئێوە باس دەکەم ئێمەی مسلمان حەیفە هەڵوێستمان لەسەر هەر ڕووداوێکە بێت نەگەڕێینەوە بۆ قورئان ئێمە خاوەنی قورئانین قورئانێک کە فەرموودەی خوایە ومن ئەصدق من الله قیلا ئەی کێ وشەی لە وشەی خوا ڕاستترە خاوەنی فەرموودەی بوخاری و موسلیم و موحەدیثەکانین کە ئەوەی لەو کتێبە حەدیثانەدایە لە زاری پیرۆزی پێغەمبەر صلی اللە علیه وسلم هاتۆتە دەرەوە کە خوا شاهیدی بۆ ئەدا و دەفەرمێ ما ینطق عن الهوی لە خۆیەوە قسەی ناکا محمد ئەوەی دەیفەرمێ هەمووی ڕاستە خوا شاهیدی بۆ ئەدا ئەوەی لەو منبەرەوە دەیبیستی بە ئیزنی خوا هەمووی ڕاستە ئەوەی لە دارگای مزگەوت چوویە دەرەوە لە ڕادوێ لە ڕۆژنامە لە گۆڤار لە قسەی بازار و هەڕەمەکی خەڵک دەیبیستی جێگەی گومانە دەی حەق وەرگرە و پشت لە گومان کە. حەق و ڕاستی وەرگرە و پشت لە گومان کە. گوێ بگرن، ئینسان زەروورە دەوڵەتی ئیسرائیل بناسێ. دەوڵەتی ئیسرائیل جیاوازە لەگەڵ دیانەتی جوولەکە، ئەوەتان لێ تێک نەچێ. دەوڵەتی ئیسرائیل ئەوانەی پیاوی بەڕێزی بەتەمەنن لەم مزگەوتە بە بیریان دەکەی دروست بووە. دەوڵەتی ئیسرائیل جیاوازە لەگەڵ دیانەتی یەهوودی و جوولەکایەتی، دوو شتی لێک جیاوازن نابێت تێکەڵاو بکرێن. ئەم شەڕەی ئیسرائیل لەگەڵ ئیسلامدا شەڕی جوولەکە نییە لەگەڵ ئیسلامدا، شەڕی دەوڵەتێکە کە ئێستا بنچینەی دروستبوونەکەتان بۆ باس دەکەم. ئا ئەو گەنجە بەڕێزە ئەو منداڵە جوانکیلە ڕەمبێ نەزانێ ئیسرائیل چۆن دروست بووە دەی چاک گوێی بۆ بگرە لە لە واقعی مێژووەوە تێت دەگەیەنم ئەم دەوڵەتە چۆن دروست بوو ئیسرائیل دەوڵەتێکی عەسکەرتاری دیکتاتۆری پێکهاتوو لە توندڕەوترین جوولەکەکانی دونیا کە لە ساڵی هەزار و نۆ سەد و چل و هەشت دا دروست بووە، مێژوویەکی نزیک بە دانیشتوو کەم بەڵام پارە زۆر و بەهێز کە بە یەعلام و بە پارە توانیویەتی پشتیوانی هەموو دونیا بۆ خۆی ڕاکێشێ. ئەم دەوڵەتە چۆن دامەزرا؟ ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و حەوت، سەد ساڵێک لەمەوپێش، سەد و دە ساڵێک لەمەوپێش، لە شاری بازڵی سویسڕا، هەرچی حاخام و گەورە زانایانی جوولەکە بوون، بە سەرکردایەتی پیاوێک کە ناوی تیۆردۆ هرتزل بوو، کە بە باوکی جوولەکەی سەردەم ناودەبرێ، کۆبوونەوەیەکی گەورەیان کرد لەناو خۆیاندا. وتیان ئێمە دەوڵەمەندترین خەڵکی سەر زەوین جوولەکە عادەتەن تا لە سلێمانیشدا ژیاون بە بیرتان دێ ئەوەی ڕیش سپیەکان هەر خەریکی زێڕەنگری و شتی وا بوون یعنی بەردەوام پارەی جیهانی لە دەژێ دەستیان دابووە ئێمە ئەو هەموو پارەیەمان لە ژێر دەستایە حەق وایە داهاتووی ئەو جیهانە هەمووی بۆ خۆمان بێ پارەی دنیا هەموو بۆ خۆمان بێ و دنیا هەمووی بێتەوە ژێر دەسەڵاتی جوولەکە و بۆ خۆمان بێ وتیان چی بکەین؟ وتیان نەخشەیەک دەبێ دانێین، پیلانێک دانێین. پیلانەکەیان ئەوە بوو، وتیان جا ئەم پیلانە چۆن ئاشکرا بوو؟ ئەمە هەزار و هەشت سەد و نەوەد و حەوت پیلانەکە بەسرا، خوای گەورە چۆن ئاشکرای کرد؟ بە ڕووداوێکی زۆر سادە. لە جانتاکاندا کۆنووسەکە نووسرا کە دواتر بۆتان باس دەکەم، یەکێک لەو کەسانەی کە لە سەرکردایەتی ئەو کۆنگرەیەدا بوو، ساڵی هەزار و نۆ سەد و دوو لە فەڕەنسا لە یەکێک لە شوێنە خراپەکان دوور لە ڕووی مزگەوت و ماڵی خوا کەمەلهایە لەوێدا خەوتبوو، لە جانتایەکی دیبلۆماسی زۆر قایمدا ئافرەتێکی خراپ وای زانی ئەوە پڕە لە دۆلار و پارە، پەلاماری جانتاکەی دا و دزی، کاتێک گەیشتەوە شوقەکەی خۆی و بە هەر شێوەیەک بێت جانتاکەی هەڵپچڕی، سەیر دەکا هیچ دینار و دۆلارێکی تێدا نییە، هەمووی ئەوراقە. فڕێی دان. تووڕە بوو. دواتر بۆ ئەوەی کەوا تووڕەیەکەی خۆی بخواتەوە کە ئەو هەموو ڕەنجەی لە پێناوی دزینی ئەو جانتایەدا دا و بەوێوە دەچوو، دەستی کرد بە خوێندنەوەی کە سەیری کە ئەمە شتی زۆر عەجایبە لەم وەرەقەدا هەیە هەر دەڵێی خەیاڵاتە بۆیە مامۆستایەکی ناسیاوی کە خەڵکی ڕووسیا بوو مامۆستای جامیعەی سۆربۆ بوو ئوستازی جامیعە بوو وتی مامۆستا ئەم وەرەقانەم دۆزیوەتەوە نەیگوت دزیومە ڕەم بێ تۆ سوودی لێ ببینی کاتێ وەرەقەکانی خوێندەوە مامۆستای زانکۆیە سەری سوڕما ئەمە چ پیلانێکی گڵاوە بۆ تێکدانی هەموو دنیا بۆیە ئەم وەرەقانەی دا بە قەیسەری ڕووسیا، قەیسەری ڕووسیا لێی لێیان تووڕە بوو لە جوولەکەکانی ئەو وڵاتە، قەسابخانەیەکی لێ دانان، بە هەزارانی لێ ئێعدام کردن و سەربڕین. جا ئەو ئەوراقانە چیان تێدا بوو؟ پیلانی ئەو کۆبوونەوەی تێدا بوو کە دەڵێ بۆ ئەوەی جوولەکە دەست بگرێ بەسەر هەموو دنیادا، واجبە ئەم خاڵانە جێبەجێ بکەین مەرحەلەی یەکەم ناوی خوا و دین و ئیسلام و مقدسات نابێت لە مێشکی خەڵکا بمێنێ شتێک نەمێنێ کە پەیوەندی بە خواوە هەبێ خەڵک ناوی خوای دەبێت لەبیر بەرینەوە جا چۆن لەبیری دەبێ و ئارەزوی خۆتە دووەم نابێ شتێک بمێنێ بە ناوی شەرەف و ئەخلاقەوە نابێت شتێک بمێنێ ناوی شەرەف و ئەخلاق و حەیا بێ خاڵی دووەم خاڵی سێم دەبێت دەوڵەتان بە شەڕ بدەین پارە بدەین بە دوو دەوڵەت بۆی بە شەڕیان بدەین بە یەک چەک بۆ هەردووکیان بکڕین بە شەڕیان بدەین دوای ئەوە شەڕە بچووکەکان بکەین بە شەڕی گەورە ئەبێ سێ جەنگی جیهانی گەورە ساز بکەین کە هەموو دنیا بە شەڕ بدەین جوولەکە سەیریان کا جەنگی یەک جیهانی یەکەم لە ئەنجامی ئەو جەنگەدا دەبێت دوو دەوڵەتی زلهێزی دنیا بخەین یەکەم دەوڵەتی خەلافەتی عوسمانی دووەم دەوڵەتی ڕووسیای قەیسەری، لە شوێنیاندا دوو دەوڵەت دانێین کە بە هەموو شێوەیەک دژایەتی ئیسلام و دینی محەممەد بکا. لە دوای جەنگی جیهانی دووەمیشەوە کە نیوەی دنیامان بە کوشت دا، وڵات هەمووی وێران بوو، فرسەتێکی زێڕینە هەرچی جوولەکەی دنیایە کە توندڕەوە و ڕازییە بە ئێمە لە فەلەستیندا کۆی بکەینەوە و دەوڵەتی ئیسرائیل پێک بێنین. ئەها ئەم نەخشەیە ئەم پیلانە ژەهراویە بۆ جێبەجێکردنی ئەم کارە گڵاوەش چیمان پێویستە وتیان دوو شت یەکەم هەرچی پارەی بانقەکانی دنیا بە ڕیبا بیخەینە ژێر دەستی خۆمانەوە هەموو دەوڵەتان پارە لە ئێمە وەرگرن دووەم هەرچی ئیعلام و ڕادیۆ و تەلەفیزۆن و گۆڤار و ڕۆژنامەی لە ژێر دەستی ئێمەدا بێ ئایا جێبەجێیان کرد؟ فیعلەن جێبەجێیان کرد. ساڵی هەزار و نۆ سەد و چواردە جەنگی جیهانی یەکەم هەڵگیرسا، ساڵی هەزار و نۆ سەد و هەژدە کۆتایی پێهات، بیست و پێنج ملیۆن خەڵکی تێدا کوژرا. فعلا جەنگەکان هەڵگیرساند و ڕێک چۆنیان دانابوو کە جەنگ کۆتایی پێهات خەلافەتی عوسمانیش ڕووخا لە شوێنی مستەفا کەمال ئەتاتورک چۆش سەر شوێنەکەی دەوڵەتی ئیسلامی عوسمانی کە نەک هەر بڕوای بە ئیسلام نەبوو، بانگی مەمنوع کرد، نوێژکردن مەمنوع کرا، قورئان مەمنوع کرا لەو تورکیایەدا کە پایتەختی دەوڵەتی ئیسلامی بوو. ناوی ئەستەنبوڵ ئیسلامبول بوو. ئەستەنبوڵ ناوی ئیسلامبول بوو، هەر ناوەکەی سڕیەوە و پایتەختەکەشی لەوێدا برد. ئەوە بوو هات ئەم پیاوە نەک دژی ئیسلام بوو دژی هەموو کەسێک بوو کە تورک نەبێ بەدەستی ئەو بەچکە ئیسرائیلە کە مستەفا کەمالە پیاوێکی مەلا و شێخ و شێخی طریقەتی وەکو شێخ سعیدی پیران اعدام کرا لەسەر ئەوەی ئەوەندە دەنگی بەرز کرا و کورە ئێمەش میلەتین ئەم کوردە بۆ لە وڵاتی خۆماندا ئاوا ژێر دەستە بژین ئەو بەچکە ئیسرائیلە اعدامی کرد و بە سێداریدا کرد بە ڕیشی سپیەوە بە تەمەنی هەشتا ساڵی زیاتر لە ساڵی ئەمە ئیسلامێتەکەی لە ناو برد ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە پێش یەک ساڵ پێش جەنگی جیهانی یەکەم کە کۆتایی بێ دەوڵەتی کۆمۆنستی هێنا سەرکار دەوڵەتی شۆڕشی ئۆکتۆبەر لە ڕووسیا هەمووتان لە کتێبە خوێندوتانەتەوە هاتە سەرکار دەوڵەتی ڕووسیای قەیسەریان ڕوخان پیلانەکان ئاوا بوو دەبێت دەوڵەتێک لە شوێنی ڕووسیای قەیسەری بێ کە لە سەد تا سەد دوژمن بە ئەهلی ئیسلام بێ ئەزانن شیوعیەکان چیان کرد؟ لە ماوەی حەفتا ساڵ تەمەنی پێش ڕوخانیاندا نیوەی دنیایان کرد بە کافرستانی بیست و شەش ملیۆن مسلمان بە دەستی کۆمۆنیستەکان کوژرا بەس تەنها لە ڕوسیا و قەندەهار و بوخارا و ئەوانەدا بیست و شەش ملیۆن مسلمان ستالین کە هاتە سەر حکم هەژدە هەزار مزگەوتی کرد بە مەلها و شوێنی بەخێوکردنی ئەسپ و گوێ درێژ مزگەوتی دێنا ڕێک بەرماڵ شتەکانیان دەپێچایەوە لەناو مینبەری پێغەمبەرا زینا دەکرا وەکو سوکایەتی بە ئەو دینە هەژدە هەزار مزگەوت ئەمە کێ دروستی کردەوە ئەو ئیسرائیلی ئێستا کە بەداخەوە بەس کە کوردی فاعی لێ دەکا یەکێک لە بەڕێزتان لەم خوێندەوارانی ئەهلی مزگەوت لەم گەنجانە پرسێ وڵێ مامۆستا جولەکە ئەدیانە کۆمۆنیستی بڕوای بە هیچ دینێک و خوایەک نییە چۆن ئەمان ئەویان دامەزراند دەی گوێ بگرە ئەوەی فیکری کۆمۆنیستی کرد بە شۆڕش دوو کەس بوون لینین و ترۆتسکی هەردووشیان جولەکە بوون ئەندامی کۆمیتەی مەرکەزی کۆمیتەی سەرکردایەتی حزبی شویعی کە لە ساڵی 1970 دا شۆڕشیان کرد حەو ئەندامی سەرکردایەتی هەبوون شەشیان جوولەکە بوون حەوتەمیان ژنەکەی جوولەکە بوو ئەهان چاو لێیە ئەمانە چۆن نەخشەیەکی گڵاویان دانا بۆ لێدانی ئەم دینە ئەمجا هاتن جەنگی جیهانی دووەمیان دامەزران لە سی و نۆ بۆ چل و پێنج کۆتایی پێهات لە ساڵی 1940 ڕێک دوای جەنگەکە ئیعلانی دەوڵەتی ئیسرائیل کرا لە فەلەستینی ئێستادا ئەوە دەوڵەتی جوولەکە دامەزرا بۆ ئەوەش کە کارەکەیان سەری گرت پارەی هەموو دونیایان خستە ژێر دەستی خۆیانەوە ئێستا ئەو ئەمریکا زەبەلاحەی کە ناوێلێ ئەم شۆ ئیسرائیل ڕایگەیان هیچ هێزێکی نێودەوڵەتی نیە ڕێگان پێ بگرێ وجود بۆ ئەمریکاش دانانێم هەر شتێ بە مێوەکە دەیکەم و جوابی نێونەوە دەوڵەتی و ئومەمی متحیدە و مافی مرۆڤ و ئەوانە هەر نادەمەوە هەڕەشەی لە ئەمریکا کرد دەست بەسەر هەموو بانقەکان تا دەگرم ئەگە بێت و فزا بکەیت تاولێ هەرچی پارەی نێودەوڵەتی هەیە تەنانەت ئەم بانقانە لە کوردستاندا بڵاو دەبنەوە خەڵکی فێری ڕیبا خواری دەکەن پارەت دەداتێ بیست وەرەقە دوای بیست و پێنج وەرەقە لێوەردەگرمەوە ئەوە پشتیوانی لە ژوورەکەوە دەکرێ بۆی مسلمان وردەوردە لە دین و ئیمانەکەی بڕواتە دەرەوە ئەمجا تۆ ژێر دەستەی ئەو بانقە ڕیبەویانە بی دووەمیان هەرچی ئیعلامە بەدەستیانەوەیە لە سەتا نەوەتی کەناڵە ئاسمانیەکانی ئەمڕۆی جیهان پشتیوانی لە جوولەکە وەردەگرێ تەلەفیزۆنی وا هەیە بیست و چوار سەعات شتی خیلاعی و ڕووت و قون نیشان دەدا ئەمە پشتیوانەکەی بەس دەوڵەتی جوولەکەی دەعمی ئەو کەناڵە دەکا کە چەندین ملیۆن دۆلاری مانگانە تێدەچێت گۆڤار هەیە لەم کوردستانەدا بە 500 دینار لە بازار دەفرۆشرێ هەمووی وەرەقەی لە ماعە واللهی بڕۆ لە بازارە لەو مەطبعانە بۆت چاپ بکەن 20 هەزار دیناری تێدەچێ بەلانی کەمەوە ئەو وەرەقەش نییە کە ئاوا جوان بێ بەس ڕسمی ئافرەت و باشی شتی خراپ و لە یەکێکیاندا جارێ خوێنمەوە کابرا دەڵێ خوێن لە دڵم دەتکێ هێستا لە کوردستاندا لە سەدەی بیست و یەکا خەڵک هەیە باسی شەرەف و ئەخلاق دەکا ئەوەی تێدا دەنووسێ ئەمە هەموو ئەو پارەیە لە جوولەکەەوە لە ئیسرائیلەوە بۆی دێ بۆی ئەم ڕەوشت و ئەخلاقە لەناو ئیسلامدا نەهێڵێ ئەی کۆمپانیاکە نەینارد بۆ هەموو وڵاتاندا بڵاوی کردەوە لە ژێر پێڵاوە دەنووسێ محەممەد بە ملیۆن دۆلار لە کالەیەکا سەرف دەکا بەس بۆی ناوی پیرۆزی محەممەد مستەفای لێ بنووسێ لە ئاف لە جلی ژێرەوەی ئافرەتاندا لەگەڵ حورمەتم بۆ خوشکاندا دەنووسێت لا اله الا الله محمد رسول الله بابە ئەمە لە بەریتانیا دەردەچێ خۆ ئەمانە عەرەب نین بۆ بە عەرەبی لێی دەنووسی ئەمە هەموو ئیعلامەکە بە هەموو شێوەیەک نە دین بمێنێ نە ئەخلاق ئێمەی مسلمان لەوانەیە جەناب بپرسی باشە بۆچی باسیان دەکەین بەس بۆچی ئەمەمان باس کرد ئەمە بۆی ئیسرائیل بناسی ئەو دەوڵەتی ئیسرائیلە ئا ئەو دەوڵەتەیە کە پەیوەندی بە دینی جوولەکایەتی شەوە نییە هەل ئەسڵەن بڕوای بە هیچ دینێکی ئاسمانی نییە بە هیچ مقدساتێک نییە نەخشەکە وا دانراوە ئەوە جەنگی دووەمی جیهانیش کرا سەرەتای جەنگی سێمی جیهانیش خەریکە بێتە پێشەوە دوای حربی عالمی سێم بە ئیعتیباری خۆیان کە لەو نووسراوانەدا هەیە ئەبێ هەموو دونیا یەک پارچە خوێن و دووکەڵ بێ ئەو کاتە ئەوەی دەمێنێتەوە دەوڵەتی ئیسرائیلە کە دەست بەسەر پارە و هەموو خۆشگوزەرانی دونیادا بگرێ بۆ باسیان دەکەین ئێمەی مسلمان یەکەم هاودینی گەلی فەلەستینین ئێمە مسلمانین ئەوانش مسلمانن من حەقم نییە بەسەر قسەی خەڵکەوە قورئان دەفەرمێ ئینەمە المؤمنون ئیخوا ئەوەی وتی لا اله الا اللە محمد رسول اللە لە ئەمریکاوە بێت تا دەچێتە ئیتیحادی سۆڤێتی جاران و رووسیای ئێستا لە قوتبی شیمالی بۆ جنوبی هەمووی برامە و هەمووی خوشکمە ئەها لە تەڵقینەکەدا مامۆستا دەڵێ بڵێ هەرچی پیاوانی ئیماندارم برامن هەرچی ژنانن خوشکمن خۆ ناڵێ ئەوانەی کوردن بە تەنیا هەرچی کەس وتوێتی لا اله الا اللە بە حەق و شانەی بە حەقی بە محەممەد هێناوە برامە تر لە هەر شوێنەکەی و هەر ڕەنگێک هەیە و زمانێکی هەیە و ئەوەی ئافرەتە خوشکمە ئەوەی مناڵە برازامە خوشکەزامە چۆن بۆ خۆم دێشە لەبێ بۆ ئەویشم بێشێ مثل المؤمنین فی توادهم وتراحمهم وتعاطفهم کمثل الجسد الواحد ئەمە فەرموودەی ڕەسول اللە صلی اللە علیە وسلم هەر کەسێ هاتە بازنەی ئەم دینداریەوە سوزدەی نێو چاوانی بۆ خوا خستە سەر زەوی ئەبێ وەکو یەک لاشەوابی تۆ سەرت دێشێ بنی پێت پێوەی دا ناڵێنێ یەک ددانت ئازاری هەیە هەموو لاشت تا دای دەگرێ ئەبێ مسلمانە لە هەر شوێنێکی ئەم سەر زەوێدا ناڕەحەتی بوو بە خۆتی بزانی إن أوسط عرى الإيمان أن تحب في الله وتبغض في الله گرێی هەرە توندی ئیمان براکم سەیرکە ئەگەر وەختێ ئیمانەکەت وابزانە گرێکەی توندە و بە هیچ ددانی شەیتانێک ناکرێتەوە ئەو کاتەیە هەرچی خۆشت بیست لەبەر خاتری خوا بێ ئەوەی ڕقل لێی بوو هەر لەبەر خاتری خوا بێ یعنی ئێمە کە پشتیوانی خۆمان بۆ گەلی فەلەستین ئەگە بە قسە و وتارێکیش بێ ها فیلا بەس لەبەر خاتری خوا واللە و باللە نە مەبەستمان سیاسەتە نە مەبەستمان حیزبایەتی فڵان و فڵانە فی اللە حەدیسەکە وا دەفەرمێ بەس لەبەر خاتری خوا لەبەر ئەوەی قورئان دەفەرمێ براتە برامە و خوشکمە و پێم ناخۆشە چۆنم بۆ خۆم پێ ناخۆشە خاڵی دووەم ئەگە ئیسلامەتەکەشی لێ دەرکە ئەوانەی بڕوایان بە دین نییە ئەبێ هەموو کەس بەرامبەر ئەم کارەساتە مرۆیە گەورە بەدەنگ بێ خۆ مرۆڤن ئەمڕۆ شعاری ئەم حیزبانەی کوردستانی خۆمان هەموو یەکێ لە شعارەکانی مافی مرۆڤ ئەو وشە جوانە بەڵام قرپۆکە بەداخەوە لە ڕەونەقا چەندین مەکاتیبی هەیە مافی مرۆڤ ئەی باش ئەوانە مرۆڤ نین باش ئەوانە من ئەو مناڵە مرۆڤ نییە ئەی ژن مرۆڤ نییە ئەی بەم سارد و سەرمایە تۆ لەناو نوێنی گەرمای سۆبات هەیە هیتەرت هەیە کارەبات هەیە ئەو ئاگر و ئاسنی بەسەرا دەبارە و دەکەوێتە ئەو گۆڕە کابرا هەیە دکتۆرایە مامۆستای جامیعەیە لە علومی حەدیثە بە خۆی و بە ژن و بە کوڕ و کچی لە شیرینی خەوا کەوتۆتە ژێر قەسفەکەەوە ئێستاش لاشەکەی دەرنەهێنراوەتەوە ئوستازی جامیعە دکتۆرای هەیە لە علومی حەدیثی پێغەمبەر صلی الله علیه وسلم بەشداری شەڕیشی نەکردو تفەنگیشی پێ نییە خۆ فەرقی کەس ناکا ئەمە ئەگەر وەکو مرۆڤایەتی بۆ دەبێ وجدانت قەژە خۆ مرۆڤە ئەی مافی مرۆڤ لە کوێیە سێەم لە ئیسلامی ئێمەدا دەفەرمێ نەک مرۆڤ مەلعونە ئەو کەسەی دوورە لە ڕەحمەتی خوا کە دوو کەڵە شێر بە یەکەوە شەڕ دەکەن و سەیریان دەکە و پیان پێ دەکەنێ دڵی ئازار ناخوا ناچێ لێکیان کاتەوە مەلعونە ئەوە لە شەرعی ئیسلامدا هەموو عالمەکانی ئیسلام لێیان پرسم بزانە وایە یان نا ئەو کەسەی بە دیار دوو سەگەوە ڕاوەستێ کە شەڕ دەکەن لێکیان نەکاتەوە نەفرەتی خوا و پێغەمبەری لێیە چونکە یەکیان یەکیان دەخوا و زوڵمی لێ دەکا ئازاری لێ دابێت نابێت تۆ بێ هەڵوێست بی ئەی ئەگەر مسڵ ئەگەر ئینسانێک ئینسانێک داپڵۆسی هەر دیندارەکەشی لێ دابا نابێت بە قسەیەکیش بێ هەڵوێستت هەبێ بەڵێ سێم مەزڵومن ئێمەی مسلمان دەبێت فێر بین لایەنگری مەزڵوم بین ئەگەر ئیسرائیل زوڵمی لێ بکرێت دەبێت تۆ لایەنگری بکەی وەکو مسلمان بڵێی ناحەقی لێ کراوە ئەو ئەوەندەی لەم قورئانەی ئێمەدا بیخوێننەوە باسی مەزڵومیەتی جوولەکە دەکا ئەوەندەی ئەم قورئانەی ئێمە باسی حەزەتی موسا و بەنو ئیسرائیلەکان دەکا کە زوڵمیان لێکراوە بە ناحەق یذبحون ئەبناهم ویستحیون نساهم منداڵیان لە بێشکەدا سەردەبڕدرا سەری لێ دەکرایەوە هەروەکەوەی ئیسرائیل بە بەسکەی مسلمانی دەکا و ژنانیان دەکران بە کۆیلە و کەنیزەک قورئانی ئێمە بخوێنەوە لە سەدان شوێندا ئەم بەسەراتی جوولەکەی تێدا کە زوڵمیان لێکراوە لە هیچ کتێبێکی جوولەکەدا ئەوە باس نەکراوە ئەوەندەی کە لە قورئانی ئێمەدا ئێمە دیفاع لە مەزلوم دەبێ بکەین هەر کەسێک بێ هەر دینێکی هەبێ ئەوەتانە حەزەتی عومەر پیاغمەری خوا صلی الله کاتێک کە لە دەی محەڕەمە جوولەکەکان بە ڕۆژوو بوون فەرمووی بۆ ئەوانە بە ڕۆژنوتیان یادی سەرکەوتنیان دەکەنەوە ڕزگاربوونی قەومی جوولەکە دەکەن لە دەستی فرعونی زاڵم فەرمووی نحن ئەحەق بی موسا منهم ئێمەش شایەنترین یادی موسا و ڕزگار بوونی گەلی جوولەکە بکەینەوە ئێوەش موسڵمانان بەڕۆژوو بن و پیرۆزبایی ڕۆژی ڕزگاریان لێ بکەن ئەها دینی ئێمە چەند ئازادخوازە پیرۆزبایی لە جوولەکە بکە لەو ڕۆژەدا کە لە دەستی فیرعەون ڕزگاری بووە و وەکو دینیش بەڕۆژوو دەبم بۆی خۆشحاڵی خۆم وەکو موسڵمان دەربڕم لەگەڵ تۆدا کە لە دەستی فیرعەونێکی زاڵم ڕزگارت بووە حەزرەتی عومەر جوولەکەیەکی بینی سواڵی دەکرد فەمووی زوڵمە زوڵمە بە گەنجی خزمەتی دەوڵەتی ئیسلامی کرد و ئێستا کە پیر بۆ سواڵ بکە بانگی کرد دەستی بەسەرا هێنا ماچی کرد نانی بۆ دانا لە ماڵی خۆیدا بڕیاری دا هەتا دەمرێ ئەویش و هەموو جوولەکەیەکی پیر کە ژن بێ یان پیاو بێ نابێ سواڵ بکات دەبێ معاشی تایبەتی لە بەیتولمالی موسڵمانان بۆ دابین بکرێ و بە قەدر و عیزەتەوە بژیا ها چاولێ ئیسلامی ئێمە لایەنگری لە مەزڵوم دەکا ئەگەر جوولەکەیەکیش بێ خەڵکێک دەپرسێ ئاخر فەلەستینیەکان هجومیان دەکەنە سەر ئیسرائیل دیفاع دەکا بەڕێز دەکەم ئەوە وەکو ئەو وایە کە کەسێک لە حەدیسی بوخاریدا هاتۆ دەفەرمێ پیاوێک هاتە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم وتی قوربان هەموو دانەکانم دەرهاتون بە دەمی فڵان کەس وتی بۆچی بڕۆ بانگی کە چونکە شەرع دەبێ هەردوو دەرف گوێ بگرێ وتی، ئەی پێغەمبەری خوا گازێکی لە قۆڵم گرت باوەڕم پێ بکە گۆشتەکەی دەپچڕی لە تاوی لەشی خۆم و ئازاری خۆم بە ناحەق ئەو گازەی لێ گرتمەوە و قەپەی لێ گرتم دەستم ڕاوەشان هەموو دانەکانی پێشەوەم هێنایە دەرێ پیان ساسان فەرمووی بڕە تۆ زاڵمی تۆ خوێنە نییە ئەو هەرچەندانی تۆی دەرێناوە بەڵام لە تاوی خۆیان وای کردووە ساروخەکانی کە فەلەستینیەکان بە جولەکەیەوە دەنێن لە دوا راپۆرتدا دەڵێ یەکێ لە ساروخەکان چوار کەس تۆزێ سەریان پێ هێشاوە چون حەبی سەرێشەیان خواردووە یعنی هەر وەکو گولەی قازی فۆشتی واوایە لە چا ئەو کاتێشانی کە ئیسرائیل بینەوە دەنێ لە تاوی خۆیان تۆ کابرا گاز لێ دەگرێ بڵێ هەتا گۆشتەکە دەپسڕێ دەستیش ئاوا لێ مەکەنەوە دانی عەزێتی بێ ئەمە شتیوا چۆن دەبێ کابرا لە تاوی خۆیان هاوار دەکا وڵاتی داگیر کرا لە چل و هەشتەوە ئەمانە هەر لواسنیان بەسەرا دەبارێندرێ کەواتە ئێمەی مسلمان هەر کەسێک کە مەزڵوم چونکە خۆمان مەزڵوم بووین ئێمەی میلەتی کورد ئێمەی میلەتی کورد ئێستاش مەزڵومین کە منە متارە دەخوێنمەوە ئێستا لەو سەرمایە سۆڵەی ئەم ساڵدا لەو بەستەڵەکەدا ئەوە تا لەبەر چاوی خۆمان ئێران و تورکیا ڕۆژانە و شەوانە قەسفی کۆمەڵە خەڵک دەکەن لەو بناری قەندیلە لەو منتیقەی پێنج و نۆ حدودانە بۆ بۆ پەکەکە خۆ هاودینمان نییە پەکەکە بڕوای بە مقدساتی ئەم دینە نیە دەسەڵاتی بەڕم بێ لەم مزگەوتیان هەڵێ جمعە بکرێ دەی من هەر دیفاعی لێ دەکەم ناڕازیم کوردێک پێی بڵێ تیرۆرستە چونکە هێستا بەقەدەر تورکیا تیرۆرست نییە هێستا لەو قەندیلە شاوازی لێ نانیوتە ناری تارەی دەنێریە سەر هێستا کابرا بە دیار دوو مەڕەوە لەو بناری قەندیلە دەیەوێ عزت و سەربەرزی خۆی پارێزێ وازی لێ نانی تۆ بارانی دەکەی دەی ئێمە کە خۆمان مەزڵومین بەڕێزان ئەبێ ئاهی هەموو مەزڵومێک بزانین قەد عەیبە پشتیوانی لە زاڵم بکەین عیبە ڕادیۆ بکرێتەوە بە ڕووی خەڵکێکا کە نەدەزانێت قسە بکا و نە ئیخباری دنیای ئاگالەیە وەڵا ئیسرائیل حەقی خۆیەتی و فەلەستینیەکان تاوانبارن ئەی بۆ ئەو فیشەک بەوەوە دەنێ ناکەو لە تاوی خۆی وا دەکا زۆر ناشیرینە خۆت نەخۆش بی دوای ئەوەی خوا شیفای بۆ ناردی کابرایەک ببینی ئافرەتێک ببینی هەمان دەردی تۆی بە کە پێوەی دەناڵێنی چەند ساڵە دە ساڵ لەسەر جێ بووی دوای ئەوەی خوا شیفای بۆ ناردی کابرایە خوشکێک بە هەمان دەردی تۆ دەتلێتەوە چەند ناشیرینە تخوا پێی پێ بکەنی بڵێ یاخوا وای لێ بێ ئاخە خۆ تۆ بۆ خۆت دوێنە ئاوا بوویت ئەبێ لانی کەم دڵت بە ئازار بڵێ بەخوا من دەزانم ئەو ئازارە چەندە ئێمە میلەتی کورد دو سێ ساڵەکە خوا شفای بۆ ناردوین تۆزێ تۆپ و ئاسن لەسەرمان کەم بۆتەوە دەنگی فیشەک و بۆنی باروتمان لە ناولا چووە وەڵڵاهی ئەوەی ئەوان پێیان دەکرێ ڕێکا و ڕێک ئەوە بوو کە بە ئێمە دەکرا لە فەجری بەیانیدا تاریسی خۆ لەو دەیانەیەدا لەبەر چاوی خۆماندا خەڵکە بوو لە گڵنجانەکە فەقیر ماوەنداڵەکەی بۆ نەدەهاتە دەرەوە بە ئاشکرا ماڵ منداڵی تاڵان دەکرا ئەنفال دەکرا ئەوە ڕێک بە ئەوان دەکرێ دەی ئەو نەخۆشیەی ئێمە ئێستا لەوانە زۆر ناشیرنە پێی پێ بکەنی لانی کەم دەبێ خۆتت بەبیر بێتەوە سوپاسی خوا بکەی بڵێ خوا چۆن ڕەحمت بە من کرد ڕەحیش بە مەزڵومانی دنیا بکەی جا مەزڵوم هەر کەسێکە ئێمەی کورد سوپاسی خوا دەکەین مێژوویەکی پڕشنگدارمان هەیە کە قەت زاڵم نەبووین پشتیوانی مەزڵوم بووین و بە فیعلیش پشتیوانیمان دەربڕیوە شانازی دەکەین بە سەرکردەی پاڵەوان سەلاحەدینی ئەیوبیەوە کە تاکە سەرکردە بوو لە مێژوودا دوای حەزرەتی عومەر توانی قودس ڕزگار کا لەو کاتەوە قودس زارەشکە ڕزگاری نەبینێەوە بە دەستی عەرەب و فارس و تورکوانە کورد ڕزگاری کرد سەلاحەدینیش بۆ هیچ شتێ ئەم کاری نەکرد بۆیە خوا سەری خەست بەس فی الله بەس لەبەر خاتی خوا ئەوانەی بەشداری هجومی گرتنی قودسیان کرد هەمووی شەو نوێژکەر بوون هەمووی حافظ قورئان بوون هەمووی هیچ مەبەستێکیان نەبوو بۆیە بە دڵنیاییەوە ئێستا ئەوانەش کە لە فەلەستینە من نازانم بەخوا چ کارەن لە ناویاندا نەژیاوین هەرچی لەبارەیانەوە بڵین تاوانە ئێمە دیفاع لە ژن و منداڵی بێتاوان لە منارەی مزگەوت و ڕووخانی مەکتەب و خەستەخانە دەکەین لە زاڵمێک کە لە وڵاتانەوە هاتووە لە ئەڵمانیا هیتلەر دەریکردن هاتە قودسی داگیر کردووە دیفاع لەوە دەکەین ئەمڕۆ کە سەلاحەدین ئەوانەی ڕزگار کرد ئەگەر ئەمانەی ئێستاش لە فەلەستینا خەبات دەکەن ئەگەر لەبەر خوا بیکەن نێتی حیزبایەتی و ئەم لاولا و کورسی و پلە و پایان نەبێ واللە خوا سەریان دەکا واللە هەر کەسێک لەم دنیادا ئاڵای جیهاد بەرز بکاتەوە ئاڵای سربەخۆیی بەرز بکاتەوە دژمنایەتی ئیسرائیل و ئەم و ئەو بکە ئەگەر نێتەکەی بۆ خوا نەبێ مەبەست و مەرامێکی ئەم دنیای لەدڵا بێ واللە خوا هەر ژێر دەستەتری دەکا خوای گەورە حەد نای سەری ناخا ئەمە کورت و مختصریەکەیەتی ئەوەی لەگەڵ خوا بێ خوا لەگەڵیەتی ئەوەی بێ بە ناوی دینەوە دنیا بخوا خوا پشتی دەشکێنێ جا لە فەلەستین بێ لە کوردستان بێ لە هەر شوێنێکی ئەم دنیا بێ منی مەلا بم تۆی حاجی بی ئەوی فڵان کەسی گەنج بێ ئێمە میلەتی کورد سوپاسی خوا دەکەین کە ئەو جارە قودسمان ڕزگار کردووە و جارێش کە شەرەفی ئەوە هەبووە ئێمەی موسڵمان لەم کوردستانەوە خەڵکمان چۆتە ئەو فەلەستینە و لەوێ شەهید بووە فیدای ئەم وڵاتی کوردستانە ساڵی 67 لێرەوە لەم منتیقەی سلێمانی و دێهاتانەوە خەڵک چۆتە فەلەستین بەس لەبەر خاتری خوا کە جیهادی کردوە دژی ئیسرائیل شەهیدی سەرکردە و قارەمانی ئەم میلەتە ئێمە کە مامە ڕیشەیە هەموومان دەیناسین هەموو منداڵێک ناوی بیستووە یەکێک بۆ لە فیداییان کە لەم کوردستانەوە چۆ لە فەلەستین دژی جوولەکە شەڕی کردووە یانی ئەمە مێژووێک نییە کە ئێمە هاو خەبات و هاو سۆز بووین چونکە هەردووکمان مەزڵوم بووین دایمە سۆزمان هەبووە بەڕێزێک لەوانەیە لەم مزگەوتە پرسێ مامۆستا حەقوانێ باسیان بکرێ حەقوانێ دیفاعیان لێ بکرێ ئەی بۆ ئەگە ئێمە شیمیاباران دەکراین ئەم پرسیارانە هەموو وڵام دەدەمەوە ئەی بۆ کە شیمیاباران دەکراین و تۆپ باران دەکراین یەک عەرەب لەسەر ئێمە بە جواب نەبوو ئازیزەکەم زۆر ڕاستە یەک کەس لەسەر ئێمە میلەتی کورد بە جواب نەبوو پێنج هەزار مەیتمان لە یەک ڕۆژا لێکەوت یەک کەسێک لە ئیعلامێکی نێودەوڵەتی و عەرەبێک باسی نەکردین ئەو کەناڵانە هیچی نیشتانی ڕسمەکان ئێمە نیشانی خەڵک نەدا ئەو هەموو ئەنفالە کرا کەس باسی نەکردین سەد و هەشتا و دوو هەزار بێتاوان وەک ئەوەی فەلەستین ژن و منداڵی تێدا بوو بەڵام دووش لێک جیا بکەنەوە ئێوە ملت وشیار بە دووش زۆر لێک جیاوازن حکومت و دەسەڵاتدا لەگەڵ ملتی ڕەش و ڕووتا فەرقی هەیە باشە سەدام و بەعسیەکان ئێرانیان وێران کرد کوێتیان وێران کرد لە ئەوەندەیان لێدا لەسەر ئەو وتارە هەردوو چاویان کوێر کرد بە کوێری دوای جۆسن لەسەر ئەو میلەتی کوردی ئێمە نەفرەت و نەعلەتی لە بەعسی و بەعسیەکان و سەددام کرد لەسەر وتاری مزگەوتی قاهیڕە بە کتێبی ژێستا هەیە و دوعای مەزڵومی بۆ میلەتی کورد کرد کە خوا ڕزگاریان کا لەسەر کارەساتی هەڵەبجە و ئەنفالەکان بە بەیاننامەیەکیش بێ پەرلەمان لەناو پەرلەماندا پێش یەکەم قسە ئیدانەی ئەو کاری ئیسرائیلی کرد و هیچ ڕێگرێکیش لە مامۆستایانی ئاینی نەکرا کە لە هەر کاتێکا دوعایان بۆ دەکەن خوتبە لەسەر دەخوێننەوە یەکێتی زانایان وەزارەتی ئەوقاف ئەقەلەن لانیکەم بەیانیکی ناڕەزایان دەربڕی هەر زۆرە هەر خۆ هیچ کە دەسەڵات نیە بە قسە دەری دەبڕم ئەگەر سنوورم بە سنووری لەونێ بە چەک دیفاعی لێ بکەم بەڵام لە وڵاتانی عەرەبیدا کە ئێمەیان ئەبوایە من داوام دەکرد لە سەرۆکی هەرێم و جەنابی سەرۆک کۆمار وانە هەڵوێستیان تونتریش بوویایە ها عەرەب دایمە بە ئێمە دەڵێن کورد کوردستانیەکان پیاوی ئیسرائیلن ئەوە تا ئێمەی کوردین دیفاعیان لێ دەکەین بە قسەش بێ خۆ تۆی پیاوی ئیسرائیل ناتوانی بە یەک بوو شەش قسە بکەی بۆی بیسەلمێنین ئێمە پیاوی کەس نین ئێمە سەربەخۆین ئێمە ئازادین ئێمە بڕوامە بە ئازادی ڕادەربڕین هەیە کێ دیفاع لە کێ دەکا بابیکە بەڵام دەبێت دیفاع لە مەزڵوم بکەین چونکە خۆمان مەزڵوم و نەخۆش بووین یەک نمونەی واقعی دەکەمە کۆتای وتاری ئەمڕۆم بزانە هەرچی حکامی عەرەبە گلەیی لێ مەکە کە دیفاعی لە کورد نەکردو خۆ ئەو دیفاع لە عەرەبی خۆشی ناکا دیفاع لە دینی خۆشی ناکا دیفاع لە خاکی خۆشی ناکا چونکە هەمویان پیاوی ئیسرائیلن ساڵی 1967 ئەم پیاوە ڕیشتیە بەڕێزانە هەمووتان بەبیرتان دێ قائدی ئومەی عەرەبی ئەو کاتە کە بە حساب دەیگوت من قودس ڕزگار دەکەم جەمال عەبدولناسری گۆڕ بە گۆڕ بوو کە جاری وایان کوردانی ئێمە بە بێ ئاگایی شانازی بەو گۆڕ بە گۆڕەوە دەکەن ئەم گۆڕبەگۆڕە ساڵی پەنجا و دوو بە کوتەدایەکی عەسکەری هاتە سەر حکمی میسر بڵاوی کردە وتی پارەم لە دنیا بۆ بنێرن و چەک و ئەسلحەم بۆ بنێرن و تارم بۆ بنێرن ئیسرائیل لەسەر خەریتە ڕەش دەکەمەوە کاتێکە هەموو شتەکانی لەبەر دەستاوە و زیاتر لە حەوسەد تارە لە مەتاری نێودەوڵەتی قاهرەدا ئامادە بوو کە لە یەک لێدانە ئیسرائیل پانکەنەوەن هەر وجودی نەیەڵن لەسەر زەوی واقعە فعلا دەشیان توانی ئەم پیاوە هەرچی عەرەب و هەرچی هەتا کوردیش لەگەڵیا بوو فارس و تورک و هەموو دنیای مسلمانی کۆ کردەوە بە ملیۆنان دینار و دۆلاری بۆ چوو زێڕ و ئاڵتونی ژنانی بۆ چوو کە لە جیهادەیە بە حساب سەرفی کە بەڵام لە ژێرەوە پیاوی ئیسرائیل بوو ئەم پیاوە لە گەڕەکی جولان کە نشینی قاهی لەدایک و داشی بۆ خۆی مردبوو ئافرەتێکی جوولەکە بەخێوی کرد، بەشیری جوولەکە بەخێو کرابوو، دەیویست قائیدی ئوممەی عەرەبی و ئیسلامیش بکا. کاتێک کە لە ساڵی پەنجا دا دوو ساڵ پێش حوکمڕانی شەش جار لەگەڵ موخابەڕاتی ئیسرائیلدا لە دەریای ناوەڕاستدا کۆبوونەوەی کردبوو دوو ساڵ دوای دامەزرانی ئیسرائیل ئیسرائیل لە دەست لە چل و هەشت دا دامەزرا لە پەنجا و دوو دا جەمال عەبدولناسری هێنایە سەرکار بۆی ئەو سیناریۆیی پێ بکا کە بۆتان باس دەکەم مخابراتی فەلەستینی ئەوەندە بەهێز بوو چوە ناو جەیشی ئیسرائیلیەوە زابتێک بوو ناوی ڕەئفەت بوو ناوی خۆی گۆڕی بوو بە دیڤید لیڤی خۆی کردبوو بە جوولەکە بە جیهاز بە لەشکری مسلمانان و عەرەبەکانی گوت بە سەرکردایەتی عەبدولناسر وتی سعات پێنجی بەیانی لە پێنجی ئۆکتۆبەری 1967 تا هەرچی تارە ئیسرائیلیە دێ قەسفی مەتاری قاهیرە دەکا ئێوە دەست پێشکەری بکەن ئێوە سعات چوار هەستن و لەواندەن بۆ ئیسرائیل دەستپێشکەری نەکا. ئەمە تۆ خەبەرێکی ئاوات بدرێتێ زۆر زۆر ئاساییە کە بڵێ ئەقەلا خۆت پارێزە یان تۆ شەوەکەی پێشتر دەستپێشکەری بکە. بەڵام عەبدولناسر هەرچی مەتار و هەرچی تەیار و زابتی تەیارە بوو کۆی کردنەوە لە وتێلی سەمیر ئەمیس لە قاهیرە کە دوور بوو لە مەتارەکەوە. لەو ئوتێلەدا بانگی کردن بە حیساب تەخطیتی عەسکەریان پێ بڵێ ئەوەندەیان عەرەق دانێ لە سەعات پێنجی بەیانیدا ڕێک تارەکانی ئیسرائیل هاتن هەرچی تارەی عەرەب بوو لە ناویان برد و جێشەکان تەرف و توناکرد کە دوو سەد هەزار کەس بوو سەعات دە و نیو عەرەق ئەوەندەیان عەرەق خوارد بۆ تەیارەکان و زابتە عەسکەریەکان و عەبدولناسر سەتڵە ئاویان بەسەردا دەکەن کوا کوتیان قاهیرە وێران بوو هێستا بەهۆش خۆیان نەدەهاتنەوە ها چاو لێ هەتا هەتای عەرەبی چاوشۆڕی ئیسرائیل کرد ئەو پیاوە کە قائیدی ئەو لەشکرە عەرەبیە بوو بە حساب بۆ خۆی گۆشکراوی ئیسرائیل بۆی ئەم سیناریۆیان نیشاندا یاسر عەرەفات سی ساڵ خەباتی کرد بە حساب بۆ گەلی فەلەستینی ئێستا ژنەکەی گەورەترین شوقەی فەڕەنسا لە پاریس گەورەترین بازار و دوکانی ژنەکەی ئەوە ڕۆژ لە ڕۆژان بینیتان دەها لە لای سەدام و شەعب حسێنی ئەردەن وەمانە دەعوەت دەبوو گەلی فەلەستینیش بە شەڕە بەردیان دەکرد یەک جار تەیارەکەی لە جەزائیر کەوتە خوارەوە فڕۆکەی ئیسرائیلی فەورەن گەیشتە سەری بۆی هیچی لێ نەیە چونکە پیاوی خۆیان بوو ئێستاش ئەم مەحمود عەباس و ئەبو مازن و نازام چیانە هەمووی پیاوی ئیسرائیلن هەر زۆر بە ئاسانی ئیسرائیل دیفاعیان لێ دەکا بەڵام ئاخ ئەی ئەو میلەتەی کە بەداخەوە هەر ئێمە چۆن لە هیچ ناگەین هەر چەپڵە لێ دەین ئەوانش هەر بەرداون و هەر هەڵدەپەڕن و هەر هاوار دەکەن و ئای قڕی دنیایان بەسەر قڕی قیامەتیشیان بەسەر ئەوەی بەڵام بۆ خوای بکە قڕی دنیای بەسەر نابێ ئەوەی بە پاکی و بە خاوێنی دژی کوفر بکە ئەقلەن شەهید دەبێت شەهیدیش گەورەترین پلە و پایە گەشبینیش بن کە ئەم ئیسلامە هەر سەر دەکەوێت دینی خوا ناکوژێتەوە جوولەکە لە یازدەی سێپتەمبەرە کاتێکەوە لە بنکە ئابووریەکانی ئەمریکا درا یازدەی سێپتەمبەر هەمومان دەزانین ئەوە بوو کە لەو ڕۆژەدا ئەمە دەستی جوولەکە بوو بەڵام بەداخەوە کۆمەڵە شۆت و شووری جیهانی ئیسلامی کردیان بە پاڵەوانێتی بۆ خۆیان کە لە کاتێکا دەستی ئەوانی وەڵڵا تێدا نەبوو وەڵڵا نە قاعیدە و نە فڵان و فڵان نەبوون جوولەکە بوو بۆ خۆی بۆ ئەوەی جەنگی مەسیحێت و ئیسلام بێنێتە سەرکار ئەوە بوو بۆش گوتی ئەمە جەنگی ئیسلام و مەسیحێت لەمەودا دەستی پێکرد بەڵام دوای کاتێک کە وشیار بوونەوە مسلمانان قسەیان لەگەڵا کرد با بوتیان وەڵڵا ئیسلامی ئێمە ئەوە نییە ئەمە کۆمەڵە شەت و شورن وەکو ئەوەی کابرا لە شوێنەکە پیاوێک دەکوژرێ ئەمیش شێ دەڵێ وەڵا من کوشتم خۆی پێوە فش دەکاتەوە ئەینا ڕێک دەستی جوولەکە بوو بەوەی حەربی عالەمی سێمیش دەست پێ بکا بەڵام ئەم پیرانەش بشکستی جوولەکە کۆتایی پێهات لە یازدەی سێپتەمبەر تا دوانزەی ئۆکتۆبەری هەمان ساڵ لە ماوەی یەک مانگ و یەک ڕۆژە سێ هەزار کەس لە مسوڵمان بوو لە ئەمریکادا ئێستا زیاتر لەو ڕۆژەوە کە یازدەی سێپتەمبەر ڕووی داوە زیاتر لە پەنجا هەزار کەس زیاتر موسڵمان بۆ لە ئەمریکادا خەڵک دەڵ دەپرسێ ئەرەم ئیسلامە کیە ئەم تیرۆریستە چییە کاتێک کە قورئان دەخوێنێتەوە سیرەی پێغەمبەر صلی دەخوێنێتەوە ئەمە ڕەحمەتی للعالمینە ئەم ئاگرە تەنها بەو ڕەحمەت و شیفای خوا دەکوژێتەوە یەکسەر ئیمان دێن و موسڵمان دەبێ چۆن سەدام دەیگوت هەتاوەکو کورد لە ڕەگ و ڕیشاڵ دەرنەهێنم ناگەڕێمەوە کەچی هەر هەستیشی بە خۆی نەکرد خوا ڕەگ و ڕیشاڵی دەرهێنا ان شاء اللە ئەم بوغڕایە ئیسرائیلیش کۆتا قۆناغێتی خوای گەورە ڕەگ و ڕیشاڵی دەردێنێ یا ربی خوا عزت و سەربەرزی بە مسلمانان بەخشێ یا ربی خوا بە عزتی ئەم ئیسلامەتی و ئیمانە عزیز و سەربڵندمان کەی خوایە مسلمانانی بە حەق و ڕاستەقینە کە دڵسۆزن بە دینی تۆ پێغەمبەرەکەت بەحەق خواناسن خوایە سەرکەوتویان کەی خوایە دوژمنانی ئەم دینە دوژمنانی ئیسلام دوژمنانی قورئان دوژمنانی ئەخلەق و ئەخلاق و شەرەفی پەسند و ڕەسەن یا ڕەبی خوایە هەر کەسێکن و هەر ناوێکیان هەیە بە تایبەت لە پێشەوە مامۆستان کە ئیسرائیلە خوایە سوک و ڕیسوای کەی خوایە کۆشکەکانی لە ژێرا بلەرزێنی خوایە غەزەبی خۆتیان بەسەرا بارێنی خوایە ڕەحمەت بەسەر مسلماناندا بارێنی یاڕەبی خوایە ئێمە عەبدێکی زەعیفین مەزڵومین خوایە میللەتی کوردیش لە ناحەزانی پارێزی خوایە ئەو دەستە ڕەشانەی کە لە دێ دوو دەستەکانی جوازمان لێنانین خوایە شەڕ بەسەر خۆیاندا بارێنیەوە خوایە میللەتی ئێمە لە دەستی ناحەزان و ناکەسان و بێدینان و شەیتانان خوایە پارێزراوکەی یا ئەرحەم الراحمین پیرەکانمان عاقبەت خێرکەی هیدایەتی ئەم گەنج و لاوە جوانانەمان بدەی و ڕێگایان لێ تێک نەچێ یا ئەڵڵاه ئەو هەموو خەڵکەی کە ناویان لە دڵمایە و بەناوی ئەوانەوە داوای دوعای خێر دەکەین و دوعای شیفا دەکەین خوا شیفا بۆ هەمویان بنێری یا ربی خوا شیفا بۆ هەمویان بنێری خوا لەبەر خاتی ئەم دەستە بە دەست نوێژانی ئەهلی مزگەوت شیفا بۆ هەمویان بنێری خوا بارانی ڕەحمەتی خۆتمان لێ نەگریەوە یا الله یا ربی خوا ئەم ساڵیشمان وشکە ساڵی نەبێ و خوا بە خراپەی خۆمانمان لەگەڵ نەکەی ئێمە لە ترسی تۆ و ڕەزامەندی تۆ ئەم ماڵی تۆمان ئاوادان کردوەوە خوا ماڵمان ئاوادان کەیەوە یا ڕەبی خوایە لە ترسی تۆ و لە خۆشەویستی دینەکەی تۆ وازمان لە هەموو شتێک هێناوە ڕزق و ڕۆزی حەڵاڵمان بەسەرا بارێنی یا ڕەبی ئەوەی دەستکردە خوایە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی بەزەی بە موسڵمانان و ماڵی خۆ و فەقیر و هەژارا دێتەوە خوایە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە یا ئەرحەم الراحمین داوا لێ دەکەم خوایە خوایە ئیسلام عزیز و سەربڵند کەیەوە خوایە ئیسلام لە ژێر دەستەی و چەوسانەوە ڕزگار کەی خوایە ئاوێکی بە ڕەحمەتیش بەو ئاگری سەر ئیسرائیل سەر فەلەستین داکەی بیان پارێزی لەو غەزەبەی کەوا ئیسرائیلی دژ بە ئیسلام بەسەریاندا دەیبارێنێ آمین آمین والحمد لله رب العالمین